نوری نەمر گەشتەکانی گەشتی شام و بە حەیرای راهیب هەموو کتێبەکانی سیرە ئاماژە بەوە دەکەن کە لە تەمەنی دوانزە ساڵیدا و بە هاوڕێیەتی ئەبوو تالیبی مامی یەکەمین گەشتی بەرەو شام کردووە کاتێک قافڵەکە لە ڕێگەدا بۆ حەوانەوە خستیان محەممەدیان وەک پاسەوان و چاودێری قافڵەکە بەجێهێشت لەم کاتەدا ڕاهی بێک بە ناوی بەحیرا کە هەندێک بە هەڵە بە بحیرا ناوی دەبەن شتێکی سەرنجڕاکێش و سەیری بینی کە لەگەڵ قافڵەکەدا بەدەم ڕێوە بەردەوام دەبوو ئەوە بوو هەورێکی بینی سێبەری بۆ کردبوون و لەگەڵیان دەبوو کاتێک ئەوان دەڕۆیشتن ئەویش لەگەڵیان دەڕۆیشت کاتێکیش دەوەستان ئەویش لەگەڵیان دەوەستا هەر بۆیە راهیبەکە خوانێکی ساز کرد و یەکێکی نارد بۆ ئەوەی بانگهێشتی هەموو ئەندامانی کاروانەکە بکات. ئەندامانی کاروانەکە زۆر سەرسام بوون بەم بانگهێشتکردنە، چونکە پێشتر ئەم راهیبە گوێی بەو قافڵانە نەدەدا کە لەوێوە هاتوچۆیان دەکرد. هەموو ئەندامانی قافڵەکە چوون بەدەم بانگهێشتەکەوە. جگە لە حەزرەتی محمد صلی اللە علیە وسلم، بەڵام دیار بوو ڕاهیبەکە مەبەستەکەی نەپێکابوو، لە نێو ئامادەبوواندا ئەو کەسەی نەدۆزیبۆوە کە بەدوایدا دەگەڕا. بۆیە پرسی کە ئایا هیچ کەسێک لە کاروانەکە ماوە نەهاتبێت بۆ دەعوەتەکەی؟ کاتێک وتیان کەسێکمان بەجێهێشتووە بۆ چاودێری کاروانەکە، داوای کرد ئەو کەسە بانگهێشت بکەن. هەر کە جێماوی کاروانی بینی، یەکسەر بڕیاری خۆی دا و زانی ئەمە ئەو کەسەیە کە بەدوایدا وێڵە. ئینجا ڕووی کردە ئەبوو تالیب و پرسی کە ئەوە کێیە؟ کە ئەبوو تالیب وتی ئەوە کوڕمە، بە حیرا نەیویست بڕوای پێ بکات، چونکە ئەبێت باوکی پێش ئەوەی ئەم لە دایک ببێت مردبێ. بەڵێ، زمانحاڵی سیمای ئەم کەسە ئەوەندەی دەگەیاند کە خۆیەتی. لە پاشان بە حیرای ڕاهیب ئەوە بوو تالیبی بردە کەنارێکەوە و ئامۆژگاری ئەوەی کرد کە پێویستە ئەم گەشتە نەکات و پێی وت جوولەکە گەلێکن ئێرەیی بەسەریاندا زاڵە. جا هەر کاتێک بە سیمایدا بزانن کە ئەوە دوایین پێغەمبەرە بەڵایەکی بەسەردا دێنن چونکە لە خۆیان نییە ئەبوو تاڵیب گوێی بۆ ئامۆژگاریەکە گرت و بیانوێکی بۆ هاوڕێکانی هێنایەوە و لە قافلەکە کشایەوە و حەزرەتی محەممەدی گەڕاندەوە بۆ مەکە بەحیرا ڕاستی دەوت بەڵام شتێکە بوو کە لی بێ ئاگا بوو ئەویش ئەوە بوو کە حەزرەتی محەممەد لە سایی چاودێری و پارێزی خوای باڵا دەستدایە و تا کۆتایی تەمەنی و کامڵبوونی ئیسلام و نازڵبوونی دوایین ئایەتی قورئان دەیپارێزێت هەروەک ئەم ئاەتە ئاماژەی بۆ کردووە والله يعصمك من الناس دڵنیاش بە کە خوا دەتپارێزێت لە شەڕ و خراپەکانی خەڵک بەڵێ پەروەردگاری ئەم بەڵێنەی پێدابوو هەر بەو جۆرەش بەڵێنەکەی بۆ بەجێ هێنا. گەشتی دووەمی بۆ شام فەخری کە ئەینات گەشتی دووەمیشی هەر بۆ شام کرد ئەو کات تەمەنی پیرۆزی 25 ساڵ بوو لەم گەشتەدا سەرقافلەی ئەو کاروانە بازرگانیە بوو کە خەدیجە ڕزای خی لێبێ ڕێکی خست بوو هەروەها بە حیراشی بینیەوە بەڵام ئەم جارە ڕاهیبەکە زۆر پیر ببوو کاتێک حەزرەتی محەمەدی بینی زۆر دڵخۆش بوو چونکە ئەو هەر لە چاوەڕوانی ڕۆژێکی وادا بوو ئەوجا بە پێغەمبەری خوای وت تۆ دەبیت بە پێغەمبەر ئای خۆزگە بۆ ڕۆژە دەگەیشتم کە پێغەمبەرایەتەکەت ئاشکرا دەبێت تا پێڵاوەکانت هەڵبگرم و خزمەتت بکەم ئەم ئاواتە نەهاتە دی و پیرە ڕاهیبیش بەو ڕۆژگارانە نەگەیشت بەڵام ئەوە ڕاستیەکە ئەو قبولکردنەی لە ڕۆژی دواییدا سوودی زۆری پێدەگەیەنێت هەمووان لە چاوەڕوانی ئەودا بوو ئەوانەی کە مژدەی هاتنی ئەویان دەدا و لە چاوەڕوانی دابوون یەک و دووان نەبوو بەڵکو زۆر بوو زەیدی کوڕی ئامری کوڕین و فەیل یەکێک بوو لەوانە زەید باوکی سعیدی کوڕی زەیدە کە یەکێکە لە عشەڕی مبەشەرە و مامی حەزرەتی ئەومەرە ڕزای خوای لێبێ ئەو یەکێک بوو لە حەنیفەکان واتە ئیمانی بەخوا هەبوو و لە سەردەمی نەفامیشدا پشتی لە بتەکان هەڵکردووە و وتویەتی کەڵک و زیانیان بەدەست نییە بەڵێ ئەویش یەکێک بوو لەوانەی کە بە ماوەیەکی کورد بەر لە هەڵهاتنی خۆری نبووت ماڵ ئاوایی کرد و ئاوا بوو مژدەی زۆری داوە گرنگترینیان ئەوەیە کە وتوێتی من دەزانم کە ئاینێکی نوێ سەر هەڵدەدات بەڵام دڵنیا نیم فریای دەکەوم یان نا شنەیەک وەک خەڵاتێکی خوایی بەردڵی زەیت کەوتبوو دەروازەکانی دڵ و ویژدانی خستبوونە سەر پشت بۆ ئەوەی بە تەواوی پێشوازی لە حەق و ڕاستی بکات ئیمانی بەخوایەکی تاک و تەنها هەبوو خۆی تەسلیمی ئەو زاتە کردبوو بەڵام ئەو خوای ئیمانی پێی بوو بە باشی نەیدەناسی و نەیدەزانی چۆن بیپەرستێ یەکێک لە هەواڵە بەڕێزەکان کە ئامڕی کوڕی ڕەبیعەیە ڕزای خوای لێبێ بۆمان دەگێڕێتەوە و دەڵێ جارێکیان لە زەیدی کوڕی عەمری کوڕی نوفەیلەوە بیستم کە دەیوت، من چاوەڕوانی پێغەمبەرێک دەکەم لە نەوەی ئیسماعیل، دواییش لە نەوەی عەبدولموتەڵیب، ئەگەر تا ئەو کاتە بمێنم، ئیمانی پێ دەهێنم و پشتگیری دەکەم و شایەتی دەدەم کە پێغەمبەری خوایە، بەڵام ئەگەر تۆ بە دیداری گەیشتی، سەلامی منی پێ بگەیەنە. ناونیشانەکەیت پێ دەڵێم بۆ ئەوەی لات ڕوون بێت نە زۆر درێژە و نە زۆر کورت قژی بە تەواوی خاو نییە و زۆریش لول نییە هەردەم ڕوومەتی سوور هەڵگەڕاوە نیشانەی پێغەمبەرایەتی لە نێوان هەردوو شانیدایە و ناوی ئەحمەدە لەم شارەدا لەدایک دەبێ و دەبێت بە پێغەمبەر ئینجا گەلەکەی دەری دەکەن قینیان لەوەیە کە بۆی هێناون بە ناچاری کۆچ دەکات بۆ ئێستی بوو لەوێ سەر دەکەوێت ئاگدار بە لی دوانەکەوی من هەموو وڵات گەڕاوم بە دوای ئاینی ئیبراهیمدا پرسیارم لە جوولەکە و فەلە و مەجووسی کردووە هەمویان وتویانە خەریکە ئەو زاتە سەر هەڵدەدات ئەو ناونیشانەی دەشیاندا بەو جۆرە بوو کە پێم وتی ئەڵێن هیچ پێغەمبەرێکیش لە دوایەوە نایەت عامری کوڕی ڕەبیعە دەڵێ کە مسلمان بووم ئەم وتانەی زەیدی کوڕی ئامرم بۆ پێغەمبەری خواجێڕایەوە و سەلامەکەیم پێگەیان پێغەمبەریش درودی خوای لێ بێ وەڵامی سەلامەکەی دایەوە و سۆزی بۆی خرۆشا و فەرمووی لە بەهشتا بینیم لێواری دامێنی کراسەکەی بە زەویدا دەخشان وەرەقەی کوڕی نەوفەلیش زانایەکی مەسیحی بوو ئامۆزای دایکی ئیمانداران حەزرەتی خەدیجە بوو کاتێک بۆ یەکەم جار وەحی دابەزییە سەر پێغەمبەری خوا حەزرەتی خەدیجە بردی بۆ لای وەرەقەی کوڕی نەوفەل تا بزانێت چی ڕوویداوە ڕسول الله ئەوەی کە دی بووی بۆی جێڕایەوە ئەو جاوەرەقە پێی وت ئەمە ئەو یاسایەیە کە بۆ موسا نازڵ بوو خۆزگە زیندوو بوومایە کاتێک گەلەکە دەرد دەکەن لە بەرامبەر ئەمەدا پێغەمبەر درودی خوای لێبێ فەرمووی بۆ ئەوان دەرم دەکەن وەرەقە وتی بەڵێ هەر پێغەمبەرێک بە پەیامەوە هاتبێ دژایەتی کراوە ئەگەر بەو ڕۆژە بگەم دەبمە پاڵپشت و پشتیوانی تەواوت لێ دەکەم عەبدوڵای کوڕی سەلامیش زانایەکی جوولەکە بوو با گوێی لێ بگرین تا خۆی سەرگوزشتەی مسلمان بوونی خۆی بگێڕێتەوە کاتێک پێغەمبەری خواگەیشتە مەدینە منیش وەک خەڵکی چوون بۆ دیتنی ئاپۆرێکی خەڵک دەورەیان لێدا بوو هەر کە دەموچاویم دی یەکسەر زانیم کە ئەوە دەموچاوی درۆزن نییە یەکەم شتێک کە لێم بیستەوە بوو فەرمووی ئەفش و سەلامەوە ئەڵتەعیم و تەعام ئاسایش و ئاشتی بڵاو بکەنەوە و خواردن بدەم بەوانەی کە پێویستیان ئیتر منیش دڵم هۆگری وتە ناوازەکانی و ڕوخسارە پڕوا تاکەی بوو هەر بۆیە لەوێدا شایەتمانم هێنا و مسلمان بوو چونکە ئەو سیمایی لەودا بەدیم کرد تەنها سیمای پێغەمبەران بوو عەبدوڵای کوڕی سەلام کەسایەتێکی دیار بوو ابن حەجەر لە کتێبی ئەلیسابەدا دەفەرموێت عەبدوڵا کەسێکی ناودار بووە و لەنەوەی یوسف پێغەمبەر عليه السلام بووە قڕانی پیرۆز تایشی شایەتەکەی عەبدوڵای کوڕی سەلامی کردووە و وەک بەڵگەیەکیش دژی کافرەکان دەیهێنێتەوە هاوکات لەگەڵ ئەوەدا کە شایەتێک لە نەوەی ئیسرائیل شایەتی داوە کە چ تەورات و چ قورئان لە یەک سەرچاوەوەن ئەو باوەڕی هێنا بە محەمەد صلی اللە علیه وسلم و قورئان کەچی ئێوە خۆتان بە گەورە زانی و باوەڕتان نەهێنا بێگومان خوا هیدایەت و ڕێنمووی دەستەی ستەمکاران ناکات ئەو شایەدەی نەوەی ئیسرائیل کە لێرەدا ئاماژەی پێدراوە عەبدوڵڵای کوڕی سەلامە، هەرچەند هەندێک لە تەفسیرنووسان پێیان وایە ئەو شاهیدە حەزرەتی موسایە عەلەیه سەلام، بەو پێیەی ئەم سوڕەتە، سوڕەتی حەقاف، لە مەککە نازل بووە، بەڵام بۆچوونی پەسەند ئەوەیە کە ئەگەرچی سوڕەتی حەقاف مەکییە، بەڵام ئەم ئایەتە مەدەنییە، واتە لە مەدینە نازل بووە و ئاماژە بۆ عەبدوڵای کوڕی سەلام دەکات نوری نەمر